سلااو چۆن باشن ئەو ماوەیە زۆر جێژای سیاسی دروست بوو ناخۆی کوردستان و ناخۆی عراق و ڕۆڵەتی ناوەڕاست و جیهان من دوو دوو تیۆری زۆر زۆر باش ئەبینم کە دۆخی ناوخۆی کوردستان 360 پلا گۆڕیتن ئەو دوو تیۆرەش لە مێژووە دووبارە سەری هەڵدەێتەوە بۆ نمونەمە باسی سەمشی شەمەندە فەرمان کرد لەگە تێسلای چۆن زەوی گەورە بوو دوای چۆن زەوی وچکەکەنەوە وەل ناو چەمچی تێسلا چۆن دووبارە سراوژەی دەکەن گۆڕانکاریەکەن کەواتە کۆن لە ناو نوێ نوێ ناو کۆنەوە تیۆرەکە چییە سەرەتا دەسەڵاتی ناوخۆی هەرێمی کوردستان ئەستە قۆناغی شۆڕشی عەوام شۆڕشی شەقام بۆ نمونە ئێستا کۆمەڵێک ئەحزاب مەسەرن هەیە ناخۆی کوردستان ناو ئەحزابانە کۆمەل ئۆپۆسۆن هەیە شۆڕشی شەقام هەیە نوێنەری جەماوەری هەیە ڕێکخرای مەدەنی هەیە کەسی سربەخۆی سیاسی هەیە یاسایی هەیە هەموو سێکتەرەکانی ژیانی تێدایە ئەمە ستونی کللتورە لە لە هەر لە هەر ناوچ لە هەر لە هەر وڵاتێکدا هەیە کاتە ئەو ستونە هەم حکوومەتە گۆڕی هەم دەسەڵاتە گۆڕی هەم حزب گۆڕانکاری بەحەز بەکە هەمیش چینایەتی نایەلیتن کاتێک کە ئۆپۆزیۆن دێتە پێشەوە دەسەڵاتی سیاسی وەرەگریتن ڕاستەوخۆ مێرنیشنێت نامینێ ناوخۆ ئەو حەزابانە ناوخۆ ناوچە هەرمی کوردستانی باشتر ئەمە فران حزب ئەمە فران گروپ ئەمە فران عشیرەت ئەمە فران دەسەڵات ئەمە فران سوپایە ئەمە فران کۆمپانیا هیچ نامینێتن دواتر حکومەت خۆی ڕیفۆرم ئەکەتەوە دەسەڵاتی سەربازی و سیاسی و ئابوری هەمووی وەرەگریتەوە کاتێک ئەوانەی وەگرتەوە چەند چەند ڕەهندێک ئەسە بواری جێبەجێکردن یەک عقل ڕیفۆرمەکرێ دەروون ڕیفۆرمەکرێ هزر ڕیفۆرمەکرێتن جەستە ڕیفۆرمەکرێت بۆ ئەوەی خێزانی کوردی لە لە نەهامەتەکانی ڕابردوو بێتە سەر خۆشێکی سەتایی و بەردەوامی کاتێ ئەو پرۆسەستە بواری جێبەجێکردنەوە گۆڕانکاری شتا و ناوخۆی کوردستانی باشوور ڕوەدەسن لە داهاتوو بەهۆی چ بەهۆی گەنج و پیرەوە گەنج ستونە پیریش کللتور و مێژووە ئەو دوستونە ئەتوانێت دەسەڵاتی حکوومەت بەڕێوە بەتن بە هاوکاری ئەمریکا بە هاوکاری ناتو بە هاوکاری ئیقلیمی باوکە ڕۆژەتی ناوەڕاست ئەبێتە سێبەر لەژێ لەژێ لەژێ دەسەڵاتی شاراوە و ناخۆی عراق لە سنوورەکەش ئەمە ئەمە ئەمە تیۆریەکەمە تیۆریەکەمە تیۆری دوم چیە تیۆری دوم زۆر زۆر لەمە لەمە بەهێسترا هیچ شتێک بەرگە ناگرێتن ئەویش گۆڕینی گۆڕینی بیڕای ئازاد گۆڕینی بیڕای سیاسی گۆڕینی زانست لە بۆ ئابوووریە لە بۆ ئابووری کاتێک بەکاربەر لەو ژیاری کە تێیدا هەیە ئەی گۆڕن بۆ بۆ بۆ بۆ ئابوورێکی بەکاربەر هەناو ناو ئەو چەمکەدا سەر بوون منە من حەزم حەز بە قسەکردن و بیرکردنەوەکەم بەڵام لە داهاتوو وام لێکرد بمە بەکاربەرێکی ئابووری حەز بە خانی بکەم بە سیارە بکەم حەز بە جوانکاری بکەم حەز بە گەشت گوزار بکەم بیر نەکەم بۆ دوور بخەنەوە لەو لەو لەو لەو لەو لەو گۆشێکەوە من تیدا ئەژێ کەواتە لە هەنگاوی یەکەم حەزابی کوردی ئەوانە فرادێ دەێ ئەو حەزابانێکەوە کلاسیک بوون و خێزان و خەباتیان کردێ لە لەستونی یەکەم فرانە دەێ لەستونی دووەم ئۆپۆسیۆن جێگرێتەوە بەڵام ئۆپۆسیۆنی سەنە ڕیفۆرم بکرێتەوە ئۆپۆزیۆنی فرازە دەێ لێکوانە کاتێکە لە تیۆری دوم ئۆپۆسیۆن فرازە دەێ خەڵک دێتن دەسەڵاتە دەست سەر لۆ نمونە لە هەولێ لە دهۆک لە سلێمانی چێ لە پرۆسی لە پرۆسی خۆ هەڵبژان و خۆ ڕێبەری و دامەزراندن چێ بتوانێت زۆرترین خواستی بەکاربەری خۆشگوزرانی دابین بکات ئەو چانسی بردنەوەی هەیە بەڵام بەو مەرجەی لەسەر هەبوونی داهاتێکی زۆر ناوخۆی ئەو وڵاتە نەک مشەخۆری مشەخۆری سیاسی و مشەخۆری سەربازی و جەماوەری بێتن بەڵکو ئانەوەی کەسێک بە ڕێبەراتی ئەو حکوومەتی داهاتووی ئابووری مەسەرن ئابووری بەکاربری سندڕاژش بکەن لە وڵاتە لەو هەرێمە ئانەوەی ئەو کەسە کەسێک بتن هەموو پرەنسپەکانی دەسەڵاتی جیهانی ئەمریکا جێبەجێ بکە یەک دووش داهاتووی ناوخۆی ئەو وڵاتە ڕێک بخە سێ تاکەکان داهاتیان هەبێتن کاتێ من بۆ منە کاتێ من حەمادەمینی هەڵبژێرم دەنجی پێدەم ئەبێ حەمادەمین وا لەم بکەتن کە من ساڵانە داهاتوی سێ ساعت دەفتە دلارم هەبێتن نەک حەمادەمین وا لەم بکە من ماژ نتوانم دینارێک پیدا بکەم نە ئەوستە من ئێستمەکە نوێیە گۆڕانکاری ناوەگرێتن لۆ ئەوەی سێ قۆناغ بستە بەوار جێبەجێکردنەوە قۆناغی یەکەم حکومت ئەو حکومەتی کە دامەزرای لەسەر پشتی حزب و دەسەڵاتی خەباتی سیاسی لە ڕابردوو نامینێتن هەنگاوی دووەم ئۆپۆسیۆن دێتە جێگایەکەی هەنگاوی سێم ئۆپۆسیۆن و ئەو ئەو حکوومەتەش نامینێ ئەبتە بەکاربەر یعنی هەموو شتێک بتە بەکاربەر هەموو شتێک مامۆستایە دکتۆرە مەهاندیسە هەرچی سێکتەری گشتی لەناو ئەو ئەو وڵاتە هەیە ئەو هەرێمە هەیە ئەبتە بەکاربەر بەڵام بە مەرجی ئەوەی خۆشگوزارانێک هەبیتن ئەو خۆزرای هەم دەرونی بیت هەم عقلی بیتن هەم هزری بیتن هەم جەستەی بیتن هەم ڕۆحی بیتن لە لە دوور لە لە بیرکردنەوەی ئازادی و سیاسی و زانستی بەڵکو مشەخۆرێکی بەردەوامی جیهانی بیتن ئێستا تیۆری خۆشگوزرانی لە دنیای وا وردە وردە ئیش پێکرێتن فەرسەفە نامینێ زانست نامینێ پەرتوک نامینێتن خوێندن خێرا ئەکرێتن لۆ ئانەوەی دووری خەنەوە بیکەنە بە کابرێکی بەردەوامی بۆیە ئەوەی کە لە ناوخۆی کوردستان ڕووەدا لە داهاتوو زۆر زۆر ڕوونە و پێشادەکانش دیارە هیچ نە ئاین نە ئاین، نە نەتەوە، نە حزب، نە جەماوەر، نە خەبات بەرگە ناگرێ هەموو ئەڕوخێتن. دوو، چونکە داخزانی بە ڕێژەیی لە ناوخۆی کوردستان وردە وردە زیاد دەبێتن داخزانی کلتوری بیانی کلتور وا لێکەتن ئەو دەسەڵاتە بگۆڕێتن کلتور وا لە دەکا ئاین بگۆڕە کلتور وا لە دەکا حزب بگۆڕە کلتور وا لە دەکا حکومەت بگۆڕێت کلتور وا دەکا و بەرهێنانی ناوەخۆ ببتەوە بە کاربەرێکی ئابووری جیهانی بەڵام لەسەر مەرجی هەبوونی داهاتێکی زۆر داهات هەیە ناوخۆی کوردستان بەس بۆی هەبوونی سامانی سروشتی ئەمە بە کاربەرێکی هاوردەینە بەڵام سامان شتێبیتە هۆکارێک ئەوەی کەوا بتوانێت تاک لە داهاتوو هەر کەسێک بتوانێت داهاتی سەروی ساڵانە سێ دەفتەر چار دەفتەر دۆرابیتن لە قۆناغی سێمە کاتێک ئەمن داهاتم سەروی سێ دەفتەر چا دەفتەرە لونونە نەوەکەی من دەنگ بە حەمەدەمینەدا دەنگ بە ڕزب نادا ڕزب تەنها بێتن دروی بکرد بەنای نەتەوەی و ئاین و مەزهبەوە دێ دەنگ بەویە دەزێن هەستنە ئەوانش دەمینێ لۆ لۆ لۆ مراوەکەی سیاسی بەڵام حەمەدەمین داهاتی لە بۆ من دابینەکە وەبەرهێنانمان هەیە وەبەرهێنانی ناوە خۆمان هەیە لە ڕووی سامانەوە من بەشەکەم لەو سامانە بۆیە من دەنگ بە حەمەدەمین نەدەم، دەنگ بە ڕەجەب نادەم. ڕەجەب کەسێکی ئاژاوەی سیاسییە، هەی ئەوێتن بەردەوام لە سیستەمی کلاسیک بمینێتەوە. جیهانی کلاسیک دەڕوخێ بە هیچ نەوعەکی نامینێ. جیهانی پۆست مۆدێرن یعنی نوێ بوونەوەیە، ئەها مۆدێرن، ئولترا مۆدێرن، پۆست مۆدێرن، مۆدێرنیز ئەدی وردە وردە وا دەستە پێش، بەس نوێ دەکرێتەوە، بەردەوام نوێکردنەوە هەیە. بۆیە ئەوەی لە داهاتوو ناوخۆی کوردستان ڕووەدا یعنی ئەو تیۆری کە باسمان کرد شەمەندەفەر لە ناو تێسلا تێسلا ناو شەمەندەفەر شەمەندەفەر لە ناوەخۆ تێسلەر ناوە خۆیوە یەک دەکەی قوربانی پێنج پێنج دەکەی قوربانی یەک سێ دەکەی قوربانی پێنج سێ پێنج دەکەی قوربانی سێ یەک دەکەی قوربانی پێنج پێنج دەکەی قوربانی یەک ئەوە هاوچشەیە ئەو هاوچشە سەبوای جێبەجێکردن یعنی من لێشی دڵنیایمە سەتا سەد بەڵام مدێ ئەوێتن مدەکە لەوانەیە هەتا بیست سال سی سالی دیکە وردە وردە بچتە بواری و جێبەجێ کردن و بچتە پێشەوە تەماشاکەی عەزابی کوردی ئێستا لەو سەردەمە بە نوێنەرایەتی ئەڕواتن دیقەتە بە شەخسی ئەڕوا لۆ ئەوەی لەو سەردەمی لەو کاتی بتوانین دەسەڵات بگرێت و دەست وەکو میرات بەڵام ئەویش سەر ناگرێتن چونکە مێرنشینییە حزبیە خێزانیە بازرگانیە تایبەتە نەبوویتە عام